من یضمن لی ما بین فکیه و رجلیه اضمن له الجنە مسلمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا برژێ بەسەرتانە لەخوا داوا ئەکەم عاقبەت خێر بین بەڕێزان وتاری ئەمڕۆ هەینی کاریگەری ئیمان و عیبادەت لەسەر بنبڕکردنی تاوان و خراپە لە ناو کۆمەڵگادا. ئەمڕۆ نۆی شەعبان و شەش ڕۆژی ماوە بۆ شەوی بەرات پانزەی شەعبان، نزیکەی بیست ڕۆژیشی ماوە بۆ مانگی پیرۆزی ڕەمەزان. با خۆمان ئامادە بکەین بۆ پێشوازی گەرموگوڕی لەگەڵ مانگی قورئان لەگەڵ مانگی پیرۆزی ڕەمەزان لە وتاری هەفتەی پێشوو باسی کاریگەری تاوان و جەریمەم بۆ کردن لەسەر ژیان و گوزەران و ئابووری تاک و کۆمەڵگا و ژیان بە گشتی ئەمڕۆ باسی کاریگەری ئیمان و تەقوا و تاعەت دەکەین لەسەر کەمکردنەوە و نەهێشتنی تاوان بەڕێزان لەم ڕۆژگار و سەردەمەدا گشت کەسێک بە چاوی خۆی دەبینێت کە تاوان و جەریمە ڕوو لە زیادبوونە بەرپرسێک ئەمە ئەزانێ هەژارێکیش ئەمە ئەزانێ کوشتن، دزی، دەستدرێژی، خیانەت، گەندەڵی، خۆسووتاندن، جگەرە و نێرگەلەکێشان، مەیخواردنەوە و تلیاک و مادە هۆشبەرەکان بەکارهێنان، غەش و فێڵ و درۆکردن، جیابوونەوە و هەڵوەشاندنەوەی خێزان، دەمپیسی و جنێوفرۆشی، دەستپیسی و داوێنپیسی و شزووزی جنسی، پێشێلکردنی یاسا و داڕمانی ئەدەب و ئادابی گشتی، ئەمە بڕوا ناکەم کەس ئینکاری ئەمە بکا کە ئەم دەردانە و دەیان ئەوەنەی تریش دەرد و دیاردە لە ناو ئەم کۆمەڵگایەدا بڵاوەیان کردووە. هۆکاری چییە ئەمە؟ گەلێک هۆکار هەیە بۆ ئەم مەوزوعە. دەسەڵات و حکوومەت هۆکاری یەکەمە. ئێمەیش هۆکاری دووهەمین، خۆمان پەروەردە نەکردن و پێ نەگەیاندنی خۆمان و ماڵ و مناڵمان سەبەبی دووهەمە. ئەو دەستە پیسانەی لە پشتەوە ژەهر دەڕێژنە ناو ئەم میللەت و وڵاتە بۆ مەرامی پیسی خۆیان چ سیاسی و چ ئابووری بێ ئەویش هۆکارێکی ترە. بەڵام من ئەمڕۆ باسی کاریگەری ئیمانی من و تۆ، عیبادەت و تەقوای من و تۆ لەسەر کەمکردنەوە و بنبڕکردنی تاوان لە دەوروبەرمان، لە بازاڕمان، لە کۆمەڵگامان، ئەو باسەتان بۆ ئەکەم بە یارمەتی خوای پەروەردگار. بەڕێزان ئیمان تەئسیری ئەرێنی و ئیجابی هەیە لەسەر ژیان، لەسەر تاک، لەسەر خێزان و کۆمەڵگا. عیبادەتیش بەرهەمی ئیمانە. عیبادەت و خواپەرستی، تەقوا و تاعەت، یەکێکە لە ثەمەرەی ئیمان. هەرگیز ناکرێ عیبادەتێکی ڕووت بەبێ ئیمان. بەڵکو دوانەیەکن لە یەک جیا نابنەوە ئەگەر ئیمان هەبوو دەبێ عیبادەت هەبێ دەبێ تەقوا و تاعەت هەبێ ئەگەر ئیمان نەبوو ئیتر با کابرا بە خەیاڵی خۆی بڵێ ئەوەشەکەم و ئەوەشەکەم ئەوە داری بێبەرە و ئەوە میوەی پلاستیکییە و نە تامی هەیە و نە بۆنی هەیە بەڵکو خەڵخەڵەتێنەیە. ئیمان بە خوا، بە بوونی خوا، بە تاک و تەنهایی خوا، ڕێگری دەکا لەوەی خاوەنەکەی تاوان و جەریمە ئەنجام بدا بەرامبەر بە خۆی یا بەرامبەر بە خێزانەکەی یا بەرامبەر بە کۆمەڵگا و نەتەوەکەی پێغەمبەر گیان ئەفەرمێ صلی الله علیه وسلم لا یزنی الزانی حین یزنی وهو مؤمن خوا زینای حەرام کردووە، خوا دزی حەرام کردووە، خوا خواردنەوەی مادەی سەرخۆشکەر و بێهۆشکەری حەرام کردووە، تۆیە کە ئەڵێی من ئیمانم هەیە چۆن ئەم کارە ئەنجام ئەدەی و ئەڵێی باوەڕم بە خوا هەیە و خوا ئەمانەی حەرام کردووە و ئەیکەی. ئیمامی بوخاری و موسلیم ڕیوایەتیان کردووە. چۆن کەسێک باوەڕی بە چاودێری خوا هەبێ، باوەڕی بە لەگەڵابوونی خوا هەبێ، بڵێ خوا لەگەڵمایە، خوا ئەمبینێ، خوا چاودێریم ئەکا، کەچی بڕوا زینا بکا، بڕوا خەڵک بکوژێ، بڕوا دزی بکا، بڕوا فیتنەی بکا، لەو کاتە ئیمانەکە بەرزدەبێتەوە. ناچێ، لەگەڵیا نییە. خوا پەنامان با یاخوا. نمونەیەکی بەسیت ئەگەر یەکێک لە ئێمە پۆلیسێکی هاتوچۆ بە شەرێکە وەکو من و تۆ خزمی خۆمانە و کەسی خۆمانە بەڵام کاو جلوبەرگەی لەبەرایە لە جادەیەک لە فولکەیەک بوەستێ تۆ بیبینی ئایا مخالفەیەکەی ئایا سەری ئەڕۆی ئایا ڕۆنساید و بەعکسەوە ئەڕۆی ئایا پشتێنەکەت نابەسی ئێ بۆ ئەوەنە شەرم لە مرورێک ئەکەی بۆ بۆ چونکە زانی دەسەڵاتی هەیە عقوبەت ئەدا غەرامەت ئەکا لە هەویەکەت ئیجازەکە لێ ئەسێنێ سەنەویەکە لێ ئەسێنێ لەبەرەوە سەیرەکەی بێ ئەمری ناکەی هەر پێی بڵێن کامێرە دانراوە هێواشێک هاتوو تا لە کامێرەکە دەرەچێ معنای وایە لەو دەقیقا ئیمانی هەیە بە یاسا ئیمانی هەیە بە مرور بەڵام ئەچێت ئەو دیوە ئیتر ئیمانەکەی دابەزێتەوە گوێی ناداتێ ئێمەش ئەگەر ئیمانمان بەخوا هەیە بلا تەشبێ بەو جۆرە خوا بە حازر خوا بە توانا خوا بە منتەقیم و تۆڵەسێ نەزانین ئەبێ شەرمی لێ بکەین و سنووری نەبەزێنین پیاوێک هات بۆ لا یەکێ لە عالمەکان وتی قوربان من ئەمەوێت تەوبە بکەم بەس چاری خۆم ناکەم تەوبە ئەکەم و تووشی گوناحە بم چی بکەم ئەو زانا بەڕێزە دەرسێکی جوان و هێمنانەی دانا بۆ ئەو پیاوە گوناحبارە وتی برا وتی بەڵێ وتی لەمەولا گەر ویستی گوناح بکەی ڕزق و ڕۆزی خوا مەخۆ وتی جا بۆ هەرچی هەیە لە ئەرز و ئاسمانە ڕزق و ڕۆزی خوا نییە لە شوێنێ تر شتێ دەسەکەوێ ئی خوا نەبێ وتی دەی باشە ئەگەر لە مەولاویستی گوناح بکەی لە ئەرزی خوا دامەنیشە وتی بۆ کوێ بڕۆم لە ئەرزی خوا دامەنیشە وتی مەجالم نییە وتی دە باشە لەمەولا هەوڵبە لە شوێنێکا گوناح بکەی خوا نەتبینێ ئاگای لێو نەبێ وتی هیچ شوێنێ نییە ئینسان لە قودرەت و چاو دەسەڵاتی خوا خۆی پەنابا و خۆی بشارێتەوە وتی دە باشە شتێکی تر وتی چییە وتی کە مەلایکەی گیان کێش هاو گیانە بکێشێ بڵێ ڕجاو لە یەکەم مۆڵەتم بە با تەوبە بکەم و بگەڕێمەوە بۆ لای خوا وتی وەڵا لێم ناوەسێ لا یستەخیرون ساعەتە ولا یستەقدیمون وتیدا ئەوە دنیا تەواو بوو کاتێ ئەو بەن بۆ جەهەنم مەلایکەتەکانی زەبانیە پێیان بۆیە مردی خوا بن من بن تی وەڵا ئەوانش لە گوێم ناکەن ئێوتی کاکە ڕزق و ڕۆزی خوا خۆی لە مەملەکەتی خوا دانیشی خوا چاودێری دەکا و لەگەڵ تایە دەسەڵاتی نییە مردن لە خۆ دوورخەیتەوە دەسەڵاتی نییە ئاگری دۆزەخ و عقابی خوا لە خۆت ئەی چۆن بێ ئەمری خوا ئەکەی کابرا وتی مامۆستا بەسمە بەسمە بەڕاستی تەڵقینێ باشی کردم خوا جەزاو باتۆ ئەبێ شەرم بمگرێ و حەیا بمگرێ لەم ئامۆژگاریە جوانەی تۆی تروازی هێنا الحەمدللە تۆ بەکارێ باشی لێ دەرچوو بەڕێزان پێغەمەری ئیسلام صلی الله عليه وسلم ئامۆژگاریمانەکە ئێ وتی مامە ساڵێن باوەڕی بەخوا هەیە وتم دەی ئەبوو جەهلیش باوەڕی بەخوا بوو ئەبوو لەهەبیش باوەڕی بەخوا بوو وتی چۆن وتم ئەگەر پرسیارم کردایە ئەبوو لەهەب ئەبوو جەهل کێ ئاسمان و ئەرزی دروست کرد و ئەی خوا فرعون خۆ ئەیوت من خوای ئێوەم خەڵکەکە نێوت من ئەرز و ئاسمانم دروست کردووە ئەو من فەرمان ڕەوای ئێوەم ئەنا پرسیاری لێ بکردایە فرعون کێ میسری دروست کردو ئەی خوا ئەڵڵا فەرمانبەرداری اللە بکەی سنوری اللە نەبەزێنی ئەوە ئەوە نیشانەی ئیمانە ئەنا ئیمان بەدەم ئاسانە ئاه ئەمریکا لە ساڵی سیەکان بڕیارێکی دەرکرد عەرەق حەرام کا مەشروبات حەرام کا لە ئەمریکا چونکە جەریمەی زۆری لێ کەوتەوە لەم بڕیارەیە 60 ملیۆن دۆلاری خەرج کرد بۆ دیعایەکردن دژی عرق و مادە سەرخۆشکەرەکان بایی دە ملیار عفۆن دە ملیۆن لاپەڕە شت بڵاوکرایەوە لەسەر ئەم مەوزوعە. لە ماوەی چواردە ساڵا دوو سەد و پەنجا ملیۆن جنەی مەسرەفی بوو. سێ سەد کەسی تیا ئیعدام کرا. پێنج سەد و سی و دوو هەزار و سێ سەد و سی و پێنج کەسی تیا گیرا. غەرامە گەیشتە شانزە ملیۆن بەڵام نەیتوانی کوا عەرەق تەرک بکا بە خەڵکی بۆیە لە ساڵی نۆ سەد و سی و سێ بڕیاری یا کەوا پاشگەز بێتەوە لە بڕیارەکەی وتی ئازادە کێ ئیکا بیکا و کێ نایکا کەیفی خۆێ ئەی باشە ئەی لە مەکە لە مەدینە بڕیارێکی خوایی هات فەرمی خەڵکی نە بە مەرجێ خەڵکی نە لە کورەی ئەرزا نە لە سوید و نەرویج نە لە ئەڵمانیا نە لە فەرەنسا بەقەدەر عەرەق بەقەدەر عەرەب مەشروب خۆر و عەرەق خۆری تیانیە حەزی لێ بکا و سەری تێ بکا وەکو ئاو خواردویانەتەوە خەڵکی مەکە دائیمە جەوەنەیەک بەلاقەویانەوە بووە باشە ئەمانە خوای گەورە فەرمی خەمر و مەیسر ئاگاتان لێبێ قازانجیان هەیە و زەرەریان هەیە بەڵام زەرەریان زۆرە خەڵگەڵ وێستەیەکی کرد جارێکی تر خوا فەرمی خەڵکینە کە عارەقتان خوان سەرخۆش بوون نوێژ نەکەن چونکە نازانەڵێن چی دەباتەیە بڵێ خوایان تۆ پەرستم بەڵێ خوایان تۆ ناپەرستم جاری سێم فەرمووی خەمر و مەیسیر پیسن عەمەلی شەیطانن لێی دوورکەونەوە سەحابە بە جارێ فەرمویان ئینتەهەینا ئینتەهەینا خوایە تەواو دەستمان هەڵگرت ئەوەی لە دەمیا بوو تفیەوە ئەوەی لە کوپەکەیا بوو ڕژاندی تاریخ ئەم شایەتیەی داوە کۆڵانەکانی مەدینە سوور بوون بە شەراب ئەوەی ڕژاندیان نەیان برد بیفرۆشن بە گاورەکان بە جوولەکەکان ڕژاندیان تۆبەیان کرد چەند جنەیه و دۆلاری تیا سەرف کرا هیچ چەند داری تیا وەشێنرا هیچ چەند کەسی تیا ئێدام کرا هیچ ئیمانە ئیمان کە ئەڵێ مەیکە مەیکە نایکە ئەمڕۆ ئەم حکوومەتانەی سەرزەوی و بە هەرێمی کوردستانیشەوە دەستیان شل کردووە جگەرە لە هەموو شتێ هەرزانترە عەرەق بیرە هەرزان لەوانەیە لە ئاو هەرزانتر بێت کوێ ماوەتەوە؟ ماوەتەوە تۆ و ئیمانەکەت تۆ و خوا. ئەگەر دەسەڵات یارمەتی و با بخۆیتەوە، تاوان بکەی، زینا بکەی، ڕابوێری. جارێکی کە لەم مێرا- لەم مێزا لەم سەر مینبەرە بۆم باس کردن، مامۆستایە چووبوو ژنی دووەمی هێنابوو، مەلایەک. چووبوو بۆ مەحکەمە مارەی بڕیبوو. وتی بە ژنەکەی وتی ژنەکە لەوێ نەڵێ من ژنی دووهەمی ئەم مامۆسایەم وتی ئەی وتی بڵێ من ڕەفیقی ئەم مامۆسایەم دۆستیمی گێڵ فرێند ئەوە نیە لە ئەوروپا گێڵ فرێند ئا وتی دا شۆنە بێ مامۆستا وتی تۆ وا بڵێ خو چی وەڵا ڕۆشتە ئەوێ و وتی ئەمە تۆ چی ئەم مامۆسایە وتی وەڵا دۆستی ئەم مامۆسایەم خۆشەویستی هەیە لە بەینمانا تێروا وتی بەڵێ وتی ئیتر مارەی بڕی بۆی حاکمەکە حاکمەکە بۆی مارە بڕی وتی مامەسا ئەی بۆ ئێوە ئێوەش یعنی شتی واکەن نعوذ بالله من نکتەیە وتی جا چەنا بەگەر بڵێم ژنمە تۆ مارەیە بڕیت یا عقوبەی خۆمە دەی هینی خەزورەکەمە دەی هی مەلاکەیە دەی هی دوو شاهیدەکەیە دەی ئەوەتانێ پێ دەڵێم ئەمە ڕەفیقمە دۆستمە زۆر تەبیعیە بەلاتەوە بەس کە بڵێ مەمە هاوسەرمە و بە حەڵاڵی خۆی ڕازیە باوکی ڕازیە دایکی ڕازیە ژنەکەم ڕازیە مناڵەکانم ڕازیانە ئەیەوێ حرمەتی نەشکێ وەڵا ئەمە پێچەوانەی مافی مرۆڤە ئەمە مافی ئافرەت پێشێ لەکرێ کام ئافرەت کام ئافرەت ئەو مەسولانەی کە ئەڵێن فرە ژنی پێشێلکردنی مافی مرۆڤە لە ئیسلامە بڕۆ بیان بینا گەرەکی دو نووسیانیان هەیە ئەوە یەک ئینجا دوای ئەوەش چەند گێڵفرێند و بۆی فرێندیان هەیە ڕابێرن عیبی نییە بۆ ئەو بەس بۆ ئیماندار بۆ ژنی ئیماندار و پیاوی ئیماندار ئەمە ئەمە ژەق نەبووتە؟ ئەبێ بڵێی زینا بکەی، ئەبێ بڵێی دۆستایەتی بکەی ڕابوێری قەیناکە، بەڵام بە حەڵاڵی نا، بڤەیە. خاک بەسەری ئەو ژنانەی کەوا تەعەدودی ژن مەمنوعەکەن لە خەڵک. لەو کورەی ئەرزا ئێستا ئەو عەرەبە فەقیرە ئاوارانە کچی وایان هەیە تەمەنی پانزە ساڵە ئەیدا بە پیاوێکی شەست ساڵی ئەڕوا لە بەعقوبە لە کەرکوک لە سەلاحەدین مارەیە بڕێ پێڵەی بۆ شوەکەی ئەڵێ مامەسە بەس ئەمەوێ شەرەفی ئەم کچەم سەلامەت بێ پیاوێکی عەرەب وتی وتی ئێمە پیاومانەوێ بەس ژنی کورد ئاڵتونی ئەوێ ماڵی ئەوێ سیارەی ئەوێ دیکۆراتی ئەوێ یعنی ئافرەتی عەرەب پیاوی ئەوێ سایەی سەری بێ بۆیە بیر لە مادە و ئەوانە ناکاتەوە بەڵام ئافرەتی کورد حتا تا پشتی گاڕەش ئەیچەقێنێ لە قەرزاری و ماڵوێرانیە دوایش دەڵێن کەس نییە کچەکانمان مارەکە کەس نیە خوشکەکانمان مارەکان نا خۆمانین خۆمانین ئەڵغامی پێچکوڵەمان داناوە بە کاک وشاریش هەڵناکەن لەو ئەڵغامانە ئێمەین ئەو داوانەمان ناوەتەوە بێ کچەکانمان پیر ببن خوشکەکانمان ئەبێ پیر ببن بێوە ژنە نازدارەکان کە دوو مانگ لەگەڵ پیاوەکەی بووە ئیتر ئەبێ پۆپ سپیکە نە ماڵی باوکی ڕێگەیەدەن نە ماڵی خەزورەی ڕێگەیەدەن خوا هەردوو ماڵەکە کاولکە بەڕێزان هەوڵ بدەین محاولە بکەین خۆمان ڕزگارکەین لە دەردی تاوان بە ئیمان بە ئیمان ئیمان قەوی بوو لە دڵتا تاوانت لا ناشیرین و قیزۆی نەبێ قیزەون بێزت نایە سەیریکەی بێزت نایە بەو شوێنە بڕۆی تاوانی تێ ئاکرێ محمدی میسکی ڕەحمەتی خوای لێبێ وەکو یوسف پێغەمبەر ئەوە زولەیخا دەرگاکانی لێ داخا و خۆی ڕازێنێتەوە ئەڵێ هایتە لەک حازرم بۆت فەرموو ئەڵێ مەعاذ الله پەناگرم بەخوا من چۆن بێ ئەمری خواکەم ئەو گەنجەش محەمەدی میسکی باوەشێن ئەفرۆشێ باوەشێن گەنجەکان لەگەڵ ئێوەمە باوەشێن ئەفرۆشێ ماڵە ماڵە گەڕێ بەو کۆڵانانە کچێکی جوانی پێکەوتوو ئەم کوڕە جوانە ئەبینێ بانگێکاڵێ باوەشێن باوەشێن وەرە ئەڵێ فەرموو ئەڵێ باوەشێن مەوێ وەرە ژوورۆ با دایکم بیبینێ بزانێ بە دڵێتی کە یێتە ژوورە دەرگای لێ داخە ئەڵێ وەڵڵاهی زینام لەگەڵا نەکەی هاوارەکەم ئەم گەڕەکە یەنمە سەرت حەیای دنیا و قیامەتی بچێ بابە بیکە بە خاتری خوا من بۆ یەک ئەم کۆڵە مەڵگرتووە لە بەرەوەی تووشی حەرام نەبم بابە گیان خۆت بپارێزە ئافرەتەکە خۆت پارێزە بەڵێ ئەوەی تیا نییە هەرچی ئەم لاکە ئەو لاکە چاری نییە بەڵێ باش بەس مۆڵەتم بە بابچم حەمام و سەراوێ بکەم دواییەمە خزمەتی ئەچێ بۆ حەمامەکە و بۆ سەراوەکە دوور لە ڕێ ئێوە مەعزەرەتم بێ دەسە با بۆ پیسی ئاو دەستەکە پیسی ئاو دەستەکە هینە بە دەم و چاو یا بە شان یا بە مل یا هەرچی تایە دەریێنێ وەکو ئێستا نییە ئاو بی با ئەوانە جاران چاڵێک بۆ سنوقێک بووە پیسەکان تێکرد وای بردوانە فڕیان داوە ئینجایەتە دەرەوە کەشتە کچەکە ئەمای بینێ ئەقیژێنێ و خۆی ڕاکاتە دەرەوە ئەڵێ شێتی هاو کوڕەکە ئینجا ئەڕوا باوەشێرەنەکانی هەڵەگرێ و ئەڕوا بەم حاڵەوە ئەڕوا ئینجا خۆی ئەگەینێتە ماڵ و خۆی ئەشۆرێ ئەو زانایانەی ئەم ڕیوایەتە نقڵەکەن ئەڵێن والله ئەم محەممەدە بە هەر کۆڵان و جادەیەکا بڕۆشتایە بۆنی میسک و عەمبەری لێهات خۆشترین عەتر لە دنیا بەقەدەر ئەم محەممەدە بۆنی خۆش نەبوو بۆ چونکە لەبەر خوا خۆی پاراست زینای نەکرد تاوانی نەکرد خی گەورە بۆنی پیسەکەی بۆ گۆڕی بە بۆنی خۆشترین بۆن لە دنیا کە خەڵکی لەزەتی لێ بگرن من یتق اللە یجعل له مخرجا ئەوەی لە خوا شەرم بکا خوا دەروی لێ ئەکاتەوە لە تەنگانە ڕزگاری ئەکا وەکو تاک وەکو گەنج وەکو پیر وەکو خێزان وەکو کاربەدەستان وەکو هەرێمی کوردستان وەکو سەرجەم مسلمانان عیلاجمان ئەوەیە ئیماندار و بە تەقوا بین تا خوا لەم تەنگژەیە دەرومان لێ بکاتەوە تا خوا لەم قات و قڕیە دەرومان لێ بکاتەوە وا ئەکەین باشە من جاء بالحسنەتی فله عشر امثالها وا نەکەین باجەکەی گەورەترە بێ ئەمەی تا ئێستا بینیومانە هیچ نییە لە چاویا لێرە ئاوەستم باقەکەی بۆ جمعەی داهاتوو بە زنی خوا گەر عمر باقی بوو ان شاء الله اقول قولی هذا واستغفر الله لي ولكم خوایە لە گوناهمان خۆشبی خوایە ڕەحممان پێ بکەی عاقبەتمان خێر بکەی نەخۆشەکانمان شیفا بدەی لە مردوەکانمان خۆش ببی خوایە ڕۆڵەکانمان بپارێزی گەنجەکانمان بپارێزی خوایە کوڕ و کوچ و خوشک و براکانمان پارێزی خوایە لەو ئافات و بەدڕەوشتیە لەو جەریمە و تاوانە پیاوێک ژنەکەی خۆی سەربڕی ژنێک مێردەکەی خۆی ورگدڕی